بەناوی خودای بەخشندەی میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نیە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گروی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە، هەر خودا خۆی زانایە بە نهێنیی ئەو پیتانە. ئەم قورئانە لەلایەن خودای باڵادەست و داناوە دابەزیوە. ئێمە ئاسمانەکان و زەوی و ئەم هەموو شتانەی نێوانیانمان دروست نەکردووە تەنها لەسەر بنچینەی حەق و ڕاستی نەبێت بۆ کاتێکی دیاریکراویش، کەچی بێباوەڕان پشت هەڵدەکەن لەو ئاگاداری و بێدارکردنەوەیە. ئەی محەممەد! هەواڵم بدەنێ ئایا سەرنجتان داوە لەو شتانەی کە لە جیاتی خوددا دەیان پەرستن و هانا و هاواریان بۆ دەبەن باشە ئاخرەوانە چ شتێکیان لە زەویدا بەدیهێناوە با پیشانم بدەن یاخود ئەوانە لە هەڵسوڕانی ئاسمانەکاندا هیچ هاوبەشی و هاوکاریەکیان هەیە ئەگەر دەڵێن بەڵێ دەکەواتە کتێبێکی ئاسمانیم نیشان بدەن کە پێشەم قورآانە بۆتان هاتبێت یا دیاردەیەکی زانستی لەو ڕۆوە کە بیسەلمێنێت ئەگەر ئێوە ڕاز دەکەن. جا ئیتر کێ لەو کەسە گومڕاترە کە دوعا و نزا و پاڕانەوە ڕوو بە کەسێک یا شتێک دەکات جگە لە خودا کە ئەگەر هەتا ڕۆژی قیامەتیش لێی بپاڕێتەوە بێسوودە نە بەهانایەوە دەچێت نە بەپەرستنەکەش دەزانێت لە کاتێکدا ئەوانە لە دوعا و پاڕانەوەی ئەوان بێ ئاگا و غافڵن و هەستی پێناکەن کاتێکیش کە خەڵکی کۆدەکرێنەوە بۆ لێپرسینەوە، بت و پەرستراوەکان دەبنە دوژمن بۆ ئەو کەسانە کە لە دنیادا دەیانپەرستن، بە هیچ شێوەیەک بڕوایان پێ ناکەن، بەڵکو بە درۆیان دەخەنەوە. لە کاتێکدا ئایەتە ئاشکرا و ڕوونەکانی ئێمە بەسەریاندا بخوێندرێتەوە، ئەوانەی کە بێباوەڕ بوون بەو حەق و ڕاستییەی کە بۆیان دێت دەڵێن، ئەمە جادوویەکی ئاشکرایە، یاخود دەڵێن، محەممەد خۆی ئەم قورئانەی هەڵبەستووە، پێیان بڵێ، ئەگەر خۆم هەڵم بەست بێت ئەوە دڵنیابن خدا تۆڵم لێ دەسێنێت و سزام دەدات ئەو کاتە ئێوە بە هیچ شێوەیەک ناتوانن لە خەشم و قینی خدا ڕزگارم بکەن جا هەر خدا دەزانێت دەربارەی ئەم قورآانە ئێوە چ درۆ و بختانێک هەڵدەبەستن و تێیدا ڕۆدەچن لەبەرەوە خدام بەسە کە شایەت بێت لە نێوان من و ئێوەدا بەڕاستی ئەو زاتە لێبوردە و بەسۆز و میهرەبانە بۆ ئەوانەی پەشیمان دەبنەوە لە بیر و بۆچونە چەوتەکانیان و ڕێگەی ئیمان دەگرنە بەر ئەی پێغەمبەر پێیان بڵێ کە من یەکەم پێغەمبەر و تازە پەیدابوو نیم ناشزانم چیم بەسەر دێت چیش بەسەر ئێوە دێت چونکە غەیبزان نیم و لە نهێنی و شاراوەکان ئاگادار نیم من تەنها شوێنی ئەو وەحی و نیگایە دەکەوم کە پێم دەگات و من تەنها بێدارکەرەوەیەکی ئاشکرام. هەروەها پێیان بڵێ، هەواڵم بدەنێ، باشە ئەی ئەوە چۆنە و حاڵتان چۆن دەبێت ئەگەر ئەم قورئانە لەلایەن خوداوە بێت و ئێوە ئاوا بڕوای پێ نەکەن؟ هاوکات لەگەڵ ئەوەدا کە شایەتێک لە نەوەی ئیسرائیل شایەتی داوە کە چ تەورات و چ قورئان لە یەک سەرچاوەوە هاتوون، ئەو باوەڕی هێنا بە محەممەد و قورئان کەچی ئێوە خۆتان بە زل و گەورە زانی و باوەڕتان نەهێنا بێگومان خوددا هیدایەت و ڕێنمووی دەستەی ستەمکاران ناکات ئەوانەی کە بێ باوەڕن دەربارەی ئەوانەی ئیمان و باوەڕیان هێناوە دەڵێن ئەگەر باوەڕهێنان بە قورئان و بە محەممەد چاک بواە ئەوانە پێش ئێمە نەدەکەوتن جا چونکە خۆیان هیدایەت و ڕێنمووی قورئان وەرناگرن دەڵێن، ئەمە هەڵبەستراو و ئەفسانەیەکی کۆنە. خۆ پێش ئەم قورئانە تەوراتی موسی ڕەوانە کراوە تا پێشەوا و ڕەحمەت بێت لە کاتی خۆیدا. ئەم قورئانەش پەیامێکە سەلمێنەری پەیام و کتێبەکانی پێش خۆیەتی و ڕێکە لەگەڵیاندا و بە زمانێکی عەرەبی پاراوی ڕەوان هاتووە بۆ ئەوەی ئەوانەی ستەمیان کردووە بێداریان بکاتەوە مژدەبەخشیشە بە چاکەکاران. بەڕاستی ئەوانەی کە دەڵێن پەروەردگارمان اللەیە و پاشان پابەندی ئەو ئیمانە دەبن و ڕاست و ڕەوان پێی ڕەوی دەکەن و لەسەری بەردەوامن ئەوانە هیچ جۆرە ترس و بیمێکیان لەسەر نییە و دڵتەنگ نابن ئەوانە بەهەشتین و ژیانی نەمری تیادا دەبەنە سەر لە پاداشتی ئەو کار و کردەوانەدا کە ئەنجامیان دەدا. ئێمە فەرمانمان بە ئادەمیزاد داوە کە چاکەکار و چاک ڕەفتار بێت لەگەڵ دایک و باوکیدا دایکی بە ئازارەوە هەڵی گرتووە و بەدەم ئێش و ئازارەوە بوویەتی سکپڕبوون و لە شیر بڕینەوەی سی دانە مانجی خایان دووە هەتا کاتێک ئینسان دەگاتە حاڵەتی تونند و تۆڵی و توانایی و تەمەنی چل ساڵی ئەوسا ئیتر حەق وایە ئەم دوعاە بکاتە یەکێک لە وێردەکانی سەرزاری و بڵێت پەروەردگارە کۆمەکیم بکە و یارمەتیم بدە تا شوکرانە بژێر و سوپاسگوزاری ئەو ناز و نیعمەتانە بم کە بە من و دایک و باوکمت بەخشیوە هەروەها یارمەتیم بدە لەو جۆرە کار و کردەوە چاکانە ئەنجام بدەم کە تۆ پێی ڕازیت داواکاریشم چاکە بڕوێنیت لە ناو نەوەکانمدا لەبەر قازانجی خۆم چاکەی هەرکەس بەشی دایک و باوکی تیادایە بەڕاستی من گەڕاومەتەوە بۆ لای تۆ تا لە گوناهەکانم خۆش ببیت و من لە مسوڵمانانی گوێڕایەڵ و فەرمانبەردارم. ئەوانە ئەو کەسانەن کە بە گوێرەی چاکترینی کردەوەکانیان پاداشتیان دەدەینەوە، چاوپۆشیش لە هەڵە و گوناهەکانیان دەکەین لە ڕیزی بەهەشتیەکاندا. ئەمەش بەدەستهێنانی ئەو بەڵێنە ڕاست و دروستەیە کە کاتی خۆی پێیان درابوو. بەڵام ئەوەی کە بێزارە لە دایک و باوکی باوەڕداری و پێیان دەڵێت ئاخ و ئۆف لە دەست ئێوە ئایا ئێوە هەڕەشەم لێ دەکەن ئێوە چۆن بڕواتان بەوە هەیە من دوای مردن لە گۆڕ دەربهێنرێم و زیندوو ببمەوە لە کاتێکدا ئەو هەموو خەڵکەش ساڵەهایە و سەدەهایە دەمرن و پێش من مردوون کوان لە کوێن بۆ یەکێکیان نەگەڕایەوە دایک و باوکەکەش زۆر بە پەرۆشەوە دوعا و نزا دەکەن و لە خوددا دەپاڕێنەوە کوڕە هاوار بۆ تۆ داد لە دەست تۆ ئیمان و باوەڕ بهێنە بێگومان بەڵێنی خدا حەق و ڕاستە کەچی مێشکی پوچە و پەردەی هێناوە بەسەر چاو و دڵیدا بێ هیچ بیرکردنەوەیەک دەڵێت ئەمە قسەیەکی کۆنە و داستانی پێشوەکانە ئەو جۆرە کەسانە ئەوانن کە بڕیاری خودایان لەسەر خۆیان کردووە بە ماڵ و چەسپاوە لەسەریان هاوڕێ لەگەڵ چەندەها گرۆ و دەستە و ملەتانی تری ڕابردووی بێباوەڕی پێش خۆیان لە هەردوو بەرەی جن و ئادەمیزاد بەڕاستی ئەوانە هەر هەمویان خەسارەتمەند و زەرەرمەند بوون هەر دەستەیەک، هەر کەسێک لە ئیمانداران یا لە بێ بڕواکان پلە و پایەی بەرز یا نزمیان هەیە بە گوێرەی کردەوەکانیان کە ئەنجامیان داوە ئەمەش بۆ ئەوەیە خدای پەروەردگار بە گوێرەی کردەوەکانیان بە تەواوی پاداشتیان بداتەوە بێ ئەوەی هیچ جۆرە ستەمێکیان لێ بکرێت. ڕۆژێک دێت ئەوانەی کە بێ بڕوا بوون بەرەو دۆزەخ دەبرێن و نیشانیان دەدرێت و پێیان دەوترێت هەرچی خۆشی و شادیەکتان هەبوو لە ژیانی دنیاتاندا ئەنجامتاندا بە ئارەزوی خۆتان ڕاتان بوارد کەوا بۆ ئەمڕۆ ئیتر نۆرەی ئەوەیە کە سزای خەجاڵەتی و ڕیسوایی بدرێنەوە بەهۆی ئەوەی کە لوت بەرزیتان دەکرد لە زەویدا بەناحەق و بەهۆی دەرچوونتان لە سنوور و فەرمانی خوددا ئەی پێغەمبەر یادی براکەی قەومی عاد هود پێغەمبەر بکە کاتێ قەومەکەی بێدارکردنەوە لە دۆڵ و بیابانەکاندا مەبەست ناوچەی حەضرەمۆتە بێگومان بێدارخەرەوەی زۆر لە پێش ئەو دوای ئەویش تێپەڕیان کرد هەر هەمویان ئەویان بە خەڵکی ڕاگەیاندووە کە جگەل لە خوددا کەسی تر نەپەرستن بەڕاستی من دەترسم سزایەکی زۆر گەورە و بێسنوورتان لە ڕۆژێکی سامناکدا بۆ پێش بێت خوددا نەناسانی قەومەکەی پێیان وت ئایا تۆ بۆ ئەوە هاتوویت کە ئێمە لە بەندایەتی خوداکانمان لابدەیت؟ کەواتە ئەگەر لە ڕاستگۆیانی، ئەو هەڕەشانەی کە لێمان دەکەیت پێشی بێنە بۆمان. هود وتی، ڕوودانی ئەو سزایانە و زانینی کاتەکەی بەڕاستی تەنها هەر لای خودا خۆیەتی. من ئەوەم لەسەرە کە ئەوەی من بۆی ڕەوانە کراوم پێتان ڕابگەیەنم، بەڵام بەداخەوە ئێوە بە قەوم و هۆزێکی نەزان و نەفام دەبینم. جا کاتێک پەڵە هەورێکیان بینی ڕووی کردۆتە دۆڵ و ناوچەکەیان دڵیان خۆش بوو وتیان ئەمە بارانی پێیە بۆمان نەخێوانە بەڵکو ئەوە ئەو کارە ساتەیە پەلەتانە پێش بێت ڕەشەبایەکی تند کە سزایەکی بە ئازار و بە ئێشی پێیە ئەو ڕەشەبایە هەموو شتێک و هەموو شوێنێک کاول دەکات بە فەرمانی پەروەردگاری ئیتر کەسیان دیار نەمان جگەل لە ماڵە چۆڵ و هۆڵەکانیان هەر ئابەو شێوەیە و بەو جۆرە سزایانە تۆڵە لە قەوم و هۆز و گەلانی تاوانبار و تاوانکار دەسێنین لە هەموو کات و شوێنێکدا ئەگەر یاخی ببن سوێن بە خودا بەڕاستی ئێمە دەسەڵات و تواناییەکی وامان بەخشی بە قەومی عاد کە بە ئێوەمان نەبەخشیوە هەروەها هۆکاری بیستن و بینین و لێکدانەوەشمان پێدابوون مەخابن هۆکارەکانی بیستن و بینین و لێکدانەوە سوودی پێ نەگەیاندن ئەمەش لەبەرەوە بوو چونکە بە بەڵگە و نیشانەکانی خوددا بێ باوەڕ بوون و بەرپەرچیان دەدایەوە ئەو سزایەی کە گاڵتەیان پێی دەهات داوێن گیریان بوو لێی دەرباز نەبوون بێگومان ئێمە دانیشتوانی شار و دێهاتەکانی دەوروبەرتانمان لەناو برد کاتێک یاخی بوون لە بەرنامەی ئێمە بەڵگە و نیشانەی جۆرا و جۆریشمان خستە بەرچاویان بۆ ئەوەی بگەڕێنەوە بۆ لای ئیمان و ڕوو بکەنەوە باوەڕ جا ئەو بتانەی کە بەتەمابوون لە خوددا نزیکیان بخەنەوە و لە کاتی تەنگانەدا فریایان بکەون دەبا فریایان بکەوتنایە بەڵکو هەر لێیان ون بوون و ئاسەواریان نەما ئەوە بوو درۆکەیان و ئەوەش بوو کە هەڵیان دەبەست کە گوایە ئەم بتانە بۆیە دەپەرستن تا لە خودا نزیکیان بکەنەوە فریایان بکەون یادی ئەوەش بکە کاتێک ئێمە دەستەیەک جنمان لادایە لای تۆ تا گوێ لە قورئان بگرن ئەوسا ئامادەبوون و بە یەکتریان وت گوێ بگرن و بێدەنگ بن کاتێک قورئان خوێندنەکە تەواو بوو، جنەکان گەڕانەوە بۆ ناو هۆز و قەومەکەیان و دەستیان کرد بە ئاگادارکردنەوە و بانگکردنیان بۆ پەیڕەوی کردنی ئەم ئاینە نوێیە. وتیان، ئەی هۆز و گەلی ئێمە، باوەڕ بکەن، گوێمان لە کتێبێک بوو کە لە دوای موسا نێردراوە، سەلمێنەری پەیام و کتێبەکانی پێش خۆیەتی و ڕێکە لەگەڵیاندا و ڕێنمووی و هیدایەت دەدات بۆ حەق و ڕاستە ڕێگەی ڕاست و دروستیش. ئەی خزمینە، بچن بەدەم بانگەوازی خوداوە و ئیمان و باوەڕی پێ بهێنن، ئەو کاتە لە گوناهەکانتان خۆش دەبێت و لە سزای بە ئێش و ئازار دەتانپارێزێت. جا ئەوەی پێشوازیی لە بانگخوازی خودا ناکات، ئەوە وە نەبێت لە دەسەڵاتی خودا لەم سەر زەویەدا دەرباز ببێت و خودا دەستەوسان بکات، کەسیش ناتوانێت جگە لە خودا ڕزگاری بکات و پشتیوانی لێ بکات. ئا ئەوانە لە گومڕایی و سەرلێشێواویەکی زۆر ئاشکرادان. ئایا ئەوە سەرنجیان نەداوە بە ڕاستی ئەو خودایەی کە ئاسمانەکان و زەوی دروست کردووە و لە دروستکردنیشیاندا هیچ ماندوو نەبووە توانای نییە مردووەکان زیندوو بکاتەوە بەڵێ بێگومان ئەو زاتە بەسەر هەموو شتێکدا دەسەڵاتی هەیە ڕۆژێک دێت کافر و خودانەناسان دۆزەخیان نیشان دەدرێت و پێیان دەوترێت ئێستا دەڵێن چی؟ ئەمە ئیتر حەق و حەقیقەت و ڕاستەقینە نییە هەموو بە یەک دەنگ دەڵێن بەڵێ سوێن بە پەروەردگارمان ڕاستە و حەقە بەڵام ئەو سوێن خواردن و دان پێدانانە تازە بێسوودە بۆیە خدا دەفەرموێت مادام وایە سزا و ئەشکەنجەی ناو ئاگر بچێژن لە سەرنجامی بێبڕوایی و کافربوونتاندا. کەوابوو ئەی پێغەمبەر دان بەخۆدا بگرە و خۆڕاگر بە هەروەکو پێغەمبەرانی خاوەن ویستی بەهێز خۆڕاگر بوون پەلەشیان لێ مەکە ئەو ڕۆژەی کە بەڵێنیان دراوەتێ هەر کاتێک پێش هات وا دەزانن تەنها ساتە وەختێکیان لە ڕۆژێکدا پێچووە ئەمە بەڵێن و پەیام و ڕاگەیاندنێکی تەواوە جا ئەو کاتە مەگەر تەنها تاوانبار و گوناهکاران نین کە تیا دەچن؟